لە پاش شەڕی ناوخۆی تەبەسکە لە نێوان لایەنگرانی خوای نوێ و خوای کۆن کە پێشتر باسم کرد وڵاتی میسر ماوەیەک ئارامی بەخۆیەوە بینی و ئامی کاهینی گەورە وەرگرتن و سندنی سەرانەی بە چەند باجوەرگرێکی گەورە سپارد و ئەوانیش بەهۆی چەند باجوەرگرێکی بچووکەوە سەرانیان لە خەڵکی سند و لە پاش هەر دەورەیەکی وەرگرتنی باج باج بدە هەژارەکان کە بە پێ یاسای گشتی زیاتر لە باج بدە دەوڵەمەندەکان ئەرکیان ئەکەوتە سەرشان خاڵیان بەسەر خۆیاندا کرد و کراسیان لەبەر خۆیاندا ئەدڕان کە باجوەرگرەکان بە چاوی بەزەییەوە سەیری بکەن، بەڵام کەس سەرنجی نەدا پێیان، چونکە بینینی پیاوێکی هەژار کە گرفتاری ستەمی فەرمانبەرانی وەرگرتنی باج بوو بێ ئەوەندە ئاساییە کە کەسکی پێی ناسووتا. هەروەها لە دوای هەر جارێک، باجوەرگرەکان لە ساڵی ڕابردوو دەوڵەمەندترە بوون و ئەمەش بنچینەیەکی سەرەکییە کە چارەسەری نییە و تا جیهان بمێنێ سەرانە لە خەڵکیە سەندرێ و فەرمانبەرەکانی باجیش بە زیانی میری بێت یان بە زەرەری خەڵکی، دەوڵەمەند دەبن و تەنها بە یەک شێوە ئەکرێ ڕێگا لە زەنگین بوونی فەرمانبەرانی باج بگیردرێت و ئەویش ئەوەیە کە باج هەر نەبێت و ئەمەش مومکین نییە. لە شاری ئاسۆ نەفرتیتی چوارەمین کچی خۆی بە دنیا هێنا و لە دایک بوونی کچی چوارەم بە ڕادەیەک بووە هۆی بەدبەختی کە نەهامەتی شۆڕشی سوریاشی لە بیر بردەوە کە لە داهاتوودا باس دەکرێ کە چۆن سوریا شۆڕشی لە دژی فیرعەون کرد نەفرتیتی لە دوای ئەوەی کچی چوارەمی بوو هەموو کەسێکی تاوان بارە کرد کە جادویان لی کردووە و بوونەتە هۆی ئەوەی کە دیسانە و کچی ببێ و بەرەو تەبەز ڕۆیشت بۆ ئەوە یارمەتی لە جادوگەرە ڕەشپێستەکان وەربگرێ و ئەوان ئەو جادوەی کە خەڵکی لە ئەویان کردووە پوچەڵی بکەنەوە بەڵام ویستی خویەکان وابوو کە ئەو بەردەوام کچی بێ و لە دوای ئەویش دیسانەوە دوو کچی تری بوو بووە خاوەن شەش کچ. لە سوریاوە هەواڵی ترسناگە گەشت و لە دوای گەشتنی هەر لەوحەیەک لە سوفاڵ یان خاکی ڕوسی لە کورە سورۆکراو من ئەچومە جێگای وەرگرتنی لەوحەکان بۆ ئەوەی بیان خوێنمەوە چونکە فیرعەون خۆی ئەم لەوحانەی ناخوێندەوە کاتێ کە من ئەو لەوحانەمە خوێندەوە دەنگی هاویشتنی تیرەکانم لەنزیک گوێمەوە ئەبیست و بۆنی سوتانم ئەکرد و گوێم لە هاواری ئەو پیاوانە ئەبوو کە سەریان ئەبڕیتن یان سکیانە دڕی و ناڵەی مناڵانم ئەهاتە گوێ چونکە سەربازەکانی پاشای وڵاتی ئامۆرۆ وەحشی بوون و چاوپۆشیان لە کوشتنی مناڵانیش ناکرد بە تایبەت لە بەرەوەی کافسەرەکانی هاتی فەرماندەیی ئەوانیان ئەکرد لە نێوان ئەو لەوحانەی کە لە سوریاوە بۆ ئەخناتون ئەهات نامەکانی پاشای ئۆرشەلیم و پاشای بیت لوسیش ئەبینران و ئەم دوو پاشایە بەرامبەر بە فیرعەونی میسر وەفاداری خۆیان دەرەبڕی و ئەیانوت ئێستا لە مەترسی پاشای ئامورۆداین و هاتی یارمەتی پاشای ئامورۆ دات و داوایان ئەکرد کە فیرعەون لەشکر و چەکیان بۆ بنێرێ بەڵام ئەخناتون بە جۆرێک لە خوێندنەوەی نامەکان دڵگرا نەبوو کە دوای ئەوە هەر نامەیەک ئەهات بە فەرمانبەری تایبەت بە تۆمارکردنی ئەسپارد کە تۆماری بکات و لەو کاتەدا من ئەچوومە تۆمارگا و ئەو نامانەمە خوێندەوە بۆیە تەنها دوو کەس ئەو نامانەیە خوێندەوە کە لە سوریاوە ئەهاتن یەکێکیان بەرپرسی تۆمارکردن و ئەوەی تریان من بووم کاتێک کە ئۆرشەلیم بەرامبەر بە شاڵاوی پاشای ئامورۆ تێکشکا دەسەڵات دارانی تری سوریا کاتێک کە بینیان ناتوانن لەگەڵ پاشای ئامورۆ شەڕبکەن لەگەڵیدا هاودەست بوون و یەکیان گرت ئینجا هورمهەب کە تا ئەو دەمە بە نهێنی بە ناردنی کانزا بۆ دەسەڵاتدارانی سوریا هاوکاریانیەکرد لە مەمفیسەوە هاتە شاری ئاسۆ بۆ لای فیرعەون و وتی ئەخناتون ڕێگام بدە کە من سەد جار سەد سەرباز بەکار بخەم و بە سەد گالیسکەی جەنگیەوە بەرەو سووریا بڕۆم و هەموو سووریات بۆ بسەنمەوە ئاخناتون کە لەو کاتەدا لە بیستنی هەواڵی شکانی ئۆرشەلیم دڵ گران ببووتی پاشای ئۆرشەلیم کە من ناوی ئەوم فەرامۆش کردو پیاوێکی پیرە و من کاتێک کە مناڵ بووم ئەوم لە تەبەز بینی کە بۆ لای باوکم هاتبوو ڕوانیم ڕیشێکی درێژی هەیە و ئێستا کە ئۆرشەلیم کەوتوتە دەست پاشای ئامرۆ من ئامادەم قەرەبووی زیانەکانی پاشای ئۆرشەلیم بدەم و لەگەڵ ئەوەشدا کە باری وەرگرتنی باج لە میسردا باش نییە من موچێک بۆ پاشای ئۆرشەلیم ئەبڕمەوە و ملوانکێکی زێڕی بۆ ئەنێرم کە بە ملیۆ بکات و سەربەرز بێ هورم هەبوتی ئەو چی تر ناتوانێت سەربەرز بێت چونکە سەریان لە لەشی جیا کردوتەوە و پاشای ئامرۆ جامێکی گەورەی لە کاسی سەری ئەو دروست کردووە و بە زێڕ نەخشاندوێتی و بۆ پاشای هاتی نردووە کە هەر کاتێک شەرا بنۆشێتەوە بەو جامە بینۆشێتەوە ئەخناتون پرسی تۆ لە کوێ ئەم هەواڵت بیستووە هورم هەبوتی من بەهۆی سی خوڕەکانی خۆمەوە لەم هەواڵە ئاگادار بوومە فیرعون وتی من سرم سوڕماوە کە چۆن پاشای ئامورۆ ئەم کاری کردووە چونکە ئەو لە دۆستەکانی من بوو خاچی ژیانی لە من وەرگتووە بەڵام من لەوانەیە لەبارەی ئەو لە هەڵە دابووبێتم و ئەو پیاوێکی دڵڕەش بێ، بەڵام سەبارەت بەوەی کاڵێی سەد جار سەد سەرباز بەکار بخەی و بە گالیسکەی جەنگێو بەرەو سوریا بڕۆی، ئەم داوایەت ڕەدەکەمەوە، چونکە خەڵکی لە میسردا بە بۆنەی باج و خراپ بوونی بەروبووم ناڕازین و ناتوانین ئەم هەموو سەرباز و گالیسکەیە ئامادە بکەین، هورم هەبووتی سوێند ئەدەم بە ئاتون ئێستا کە ناتەوێت لەشکرێکم بدەیتێ هەر نەبێت دە گالیسکەی جەنگی و دە جار دە سەربازم بدەرێ بۆ ئەوەی بەرەو سووریا بڕۆم و بەرگری لەو بەشەی سووریا بکەم کە هێشتا نەکەوتوتە دەست پاشای ئامورەوە. فرعونتی خوای من ئاتون ڕێگا بە خوێن ڕشتن نادا لەبەر ئەوە من لە سووریادا ناجەنگم و وای بە باشەزانم کە سووریا ئازاد و سربەخۆ بێت و شەڕ دروست نەبێت و لە دوای ئەوەی کە سووریا سربەخۆ بوو دەسەڵاتدارانی ئەوێ یەکێتیەکەیان پێکهێنا ئێمە لەگەڵ سووریادا بازرگانیەکەین چونکە سووریا پێویستی بە ئێمە ئەبێت و ژیانی سریانیەکان بەگەنمی میسرەوە بەندە هورمهەب کە توڕە ببوو لەبەر ئەوەی بەسەر خۆیدا زاڵ بوو توڕە یەکەی خۆی دامرکاندەو وتی ئەخناتون ئایا تۆ ئازانی کە پاشای ئامورۆ لە دوای داگیرکردنی سوریا بەوەندە وازەهێنێ هەر پیاو مناڵێکی میسری کە کوژرێت و هەر شارێکی سوریا کە کەوێتە دەست ئەوەوە هێزو لە خۆبایی بوونی ئەو زیاترەکات و لە پاش دەست بەسەراگرتنی سوریا بیر لە داگیرکردنی سەرزەمینی سینا ئەکاتەوە و ئێمە لە کانگەکانی مسی سینا بێبەش ئەبین و ناتوانین سەرەڕمی مسی بۆ تیر و نەیزەکانمان دروست بکەین. فیرعەون وتی من جارێکان پێم وتی کە هەر کاتێک داری نەیزە واتە ڕمەکان بتاشن سەرەکەی تیژ ئەبێت و پێویست بە سەرڕمی مس ناکات و ئەم قسانەی تۆ هۆشی من ئەشێوێنێ و ناهێڵێت ئەو سروودە نوێیە تەواو بکەم کە بۆ ئاتونیەچڕم. هورم هەبوتی ئاخناتون لە پاژەوەی پاشای ئامورۆ زەوی سینای گرت دێتە ناو میسرە و میسری خواروو داگیرەکە چونکە سووریا بەبێ گەرمی میسر ناژێت و ئەگەر تۆ ترست لە سووریا نییە ئەوا لە هاتی بترسە چونکە هاتی ئەمڕۆ هاوپەیمانی پاشای ئامورۆیە بەڵام من بەهۆی سیخوڕەکانی خۆم و لە بار و دۆخی هاتی ئاگادار بوومەتەوە ئەزانم کە پاشای هاتی بە تەنها خۆی هەوڵی داگیرکردنی میسرەدا. ئەخناتون وەک ژیرێک کە بە قسەی شێتێک پێ بکەنێ کەوتە پێکەنی و وتی، هورم هەپ، لەو ڕۆژەو کە مرۆڤ دروست بووە هەتاوەکو ئێستا هیچ دوژمنێ نەهاتۆتە خاکی میسرەوە، چونکە میسر بەهێزترین و دەوڵەمەندترین وڵاتی جیهانە، بەڵام لەبەر ئەوەی تۆ مەترسیت نەمێنێ پێ دەڵێم کە هاتیەکان خەڵکانێکی وەحشین و لە چیاکان ئەژین و مێگەلەکانی خۆیان لە دامێنی چیەکان ئەلەوەڕێن و ئەوەندە هەژارن کە ناتوانن شەڕ بکەن و وڵاتی میتانیش کە دۆستی ئێمەیە ئەکەوێتە نێوان ئێمە و هاتیەوە من خاچێکی ژیانم بۆ پاشای هاتی نردووە و بەپێی داواکاری خۆی هەندێ زێڕم بۆ نردووە بۆ ئەوی پەیکەری من لە پەرزگەکەی خۆیدا هەڵبواسێ و لەبەرەوەش کە هەر کاتێ پێویستی بە زێر بوو ئەتوانێ لێمی بسەنێ کەواتە پەلاماری میسر نادا من ڕوانیم کە بە جۆرێک دەموچای و هرم هەب لە تووڕێی داگرش بووە کە لەوانەیە نەتوانێت خۆی ڕابگرە و لەبەرەوەش کە پزیشکی فیرعون بووم و بەردەوام ئەم گفت و گوێ نالەبارەم بۆ فیرعون بە خراپە زانی و لەوانە بوو باری تەندروستی تێک بدایە هرم هەبم لە لای فیرعون هێنایە دەرەوە و لە پاژەوەی کە لە کۆشکی ئەخناتون چوینە دەرەوە هرم هەبووتی ئەم پیاوە بە ڕادەیەک لە باری ژیان و ئەم جیهانە بێ ئاگایە کە داماوترین بەندەکانی ئێمە لەو زیاتر ئاگاداری بار و دۆخی دنیان و فیرعون وازانێ کە بەناردنی خاچی ژیان یان زێڕە توانێ خۆی لەوانە بپارێزێ کە چاویان بڕیوەتە خاکی میسر و بێ ئاگایە لەوەی کە میسر لەبەر ئەوەی دەوڵەمەندترین وڵاتی دنیاە خەڵکانی تر هەوڵی داگیرکردنی ئەم نیشتیمانادەن و بۆ ئەوەی دەست بەسەر زێڕ و پار و گەنمی میسردا بگرن. سەیریش ئەوەیە کە کاتێک فیرعەون لەگەڵمدا دوێ لەگەڵەوەشدا کە زانم لە هەڵەدایە بەڵام حەزم لە قسەکەیەتی چونکە ڕوانم کە ئەو بە دڵپاکیەوە قسەکات و لە وتارەکانیدا مەرایی و فریوکاری بەدی ناکرێ لێم پرسی ئێستا چیەکەی ئایا لە شاری ئاسۆ ئەمێنیەوە یان ئەگەڕێیتەوە هورم هەبوتی ئەگەر لەم شارەدا بمێنم و ڕۆژانە بۆ کۆشکی فیرعەون بچم و وەکو دەرباریەکانی تر گوێم لەم قسانەی ئەو بێ لەوە ئەترسم کە لە دوای چەند ڕۆژێک وەکو دەربارییەکانی ئەخناتون سنگ پەیا بکەم و چاوەڕوانی ئەوەم لێ بکەن کە شیر بدەمە مناڵان و وا باشترە بگەڕێمەوە. لە دوای ڕۆشتنی هورمهب من تووشی ناڕەحەتی بووم چونکە تێگەشتم کە من بۆ هورمهب هاوڕێیەکی باش و بۆ فیرعەون ڕاوێژکارێکی دڵسۆز نیم، من ئەبوایە ڕاستیم بە فیرعەون بوتایە هەتاوەکو بزانێ کە لە هەڵەدایە و من کە سەفەرم بۆ وڵاتانی سوریا و هاتی کرد و چاوم بە پاشایی ئامورۆ کەوت کە وڵاتەکەی لە سوریایە بینیم کە لە هاتی چۆن خۆیان بۆ شەڕ ئامادەکەن ئەبوایە فیرعەونم تێبگەیاندایە کە ئامورە و هاتی دوژمنانێکی ترسناکن و ئەگەر بەرگری نواندنی نەبینن میسر داگیرەکەن بەڵام ئەمدی جێگای نووستنەکەم نەرمە و چێشت یەکەم باشترین خواردنەکانی لە گۆشتی مراوی و گیانەوەرە چوار پێیەکان بۆ من لێ ئەنا و ژیانێکی ئاسوودەم هەیە و نەمەویست ئەو حەسانەوەی لە خۆم تێک بدەم ئەگەرچی من حەزم بە کۆکردنەوەی زێڕ و پارە نەبوو بەڵام لە ژیانی ئاسوودەی کۆشک چێژم وەرەگرت و ئەمزانی کە گەر حەقیقەتم بە فیرعەون بوتایە دڵگران ئەبوو، لەگەڵ ئەوەشدا کە کینەی لە دڵ ناگرت، بەڵام لە تاوتوڕەیی منی لە دەربار دوور ئەخستەوە بۆ ئەوەی چیتر ئەو دەم و چاوە نەبینێتەوە کە ئەبێتە هۆی دڵڕەنجانی، هەروەها وام بیر ئەکردەوە کە من پیاوێکی پزیشکم و ئەرکی من چارەسەری نەخۆشەکانە نەک بەرگری کردن لە لەشکری خەڵکی و کاتێک فیرعەون گوێ لە بۆچوونی فەرماندەی سەربازی خۆی واتە هورم هەب نەگرێ ئیتر چۆن ڕای من وەرەگرێ کە پزیشکێکم؟ لەگەڵ ئەوشدا کە فرعونەی زانی هورم هە پیاوێکی سەربازیە بەڵام بۆچوونەکەی ڕەدەکردەوە و ئاشکراشە کە بیرۆکەکەی منیشی هەر بەدڵ نابێ کە پزیشکێکم و ئەڵێت تۆ لە هوەری سەربازی و سیاسی شارەزایت نییە وا باشترە کە دەست لە کارێک وەرنەدەی کە پەیوەندی بە تۆ نییە. لەم کاتانەدا کچی دوامی فرعون کە ناوی مەکتاتون بوو نەخۆش کەوت و تای لێهات و ئەکۆکی و لە ڕوو لاواز بووە من بەوردی لێم ڕوانی و بۆم دەرکەوت کە هۆی نەساغێکی لاوازی باری گشتی لەشێتی و بۆ بەهێزکردنی توانای لە شولاری تێکەڵەی هێز بەخشم پێخوران فرعون لە نەخۆشیەکەی مەکتاتون دڵگران بوو چونکە کچەکانی خۆی خۆشەویست و کچی یەکەم و دووەمی ئەو زۆر لە میوانداریە گەورەکان لەگەڵ فرعوندا بوون و هەر جارە کە فیرعەون ئەیەویست شتێک بداتە خەڵکی بەهۆی یەکێک لەو دوو کچەیەوە ئەیدا پێیان لە پاش نەخۆشکەوتنی مەک تاتون فیرعەون زیاتر بەرامبەر بەو کچە خۆشەویستی دەربڕی و ئەمەش فرمانێکی سروشتیە چونکە باوک مناڵە نەخۆشەکەی خۆی زیاتر خۆشەوێ فیرعەون ڕۆژانە چەند جارێک لەمەڕ باری تەندروستی کچەکەیەوە پرسیاری لە منە کرد و ئەیوت ئایا کچەکەم ئەمرێت منیش پێمەوت کچەکەی تۆ هیچ نەخۆشیەکی نییە کە بمرێ و هۆی نەساغیەکەی لاوازی لەشێتی و ئەم نەخۆشیە چارەسەر ئەکرێ و ئەو ئەیوت ئەگەر نەخۆشیەکی تایبەتی نیە ئەی بۆچی ئەکۆکێ منیش وەڵام ئەدایە و ئەموت ئەویش بەهۆی لاوازی جەستەیەتی فیرعەون لە ناڕەحەتی نەخۆشی کچەکەی لەڕ و لاواز بووە و من لە کۆشکدا دوو نەخۆشم پەیا کرد کە یەکێکیان فیرعەون و ئەوەی تریان کچەکەی بوو هەموو کاتەکانی من لە پارێزگاری کردنی ئەو دوانەدا بەسەرەچوو چونکە ئەو دوو نەخۆشە لەلای من زیاتر لە نەخۆشەکانی میسر و هەموو ئەو خەڵکانەی کە لەو وڵاتەدا لە برسێتی ڕەنجیانە برد گرنگیان هەبوو لەبەرئەوەی کە هەموو کاتەکانی من لە چارەسەرکردنی فیرعەون و کچەکەیدا بەسەرەچوو نەمەتوانی گەورەکان و پیاوە پایە بەرزەکان بە وردی سەیر بکەم ئەوان ئەیانوت سینۆهە کە لە ڕابردوودا بێفیزترین پزیشکەکانی میسر بووە ئێستا لەخۆبایی بووە و لەبەرئەوەی کە دکتۆری تایبەتی فیرعەونە وازانە کە خەڵکی تر شایەنی ئەوەیان نییە کە چاویان لێ بکا لە کاتێکدا کە وا نەبوو ئەو دیقەت و وردیەی کە بۆ چاو لێکردنی فیرعەون و کچەکەی بەکارم ئەهێنا ئەبووە بەربەستێک کە بتوانم بە باشی پارێزگاری لەوان بکەم سەرەڕای ئەوەش من قەڵەو ببووم و نەمەتوانی وەکو ڕابردوو بە گورج و گۆڵی بەڕێدا بڕۆم و سرم ئەڕوتایە و ئەمزانی کە بە زووی توک بە سەرمەوە نامێنێ و لە کاتی نووسندا بەهۆی قەڵەویوە پرخە پرخمە کرد و لەگەڵەوەشدا کە لە ماڵەوە تا کۆشکی فیرعەون ڕێگایەکی دوور نەبوو بەڵام بۆ ڕۆیشتنەوێ سواری کەژاوا بووم منم زانی کە تاوکو وەرزەکە نەگۆڕێ وەزعی کچەکەی فیرعون باشتر نابێتەوە و هەر ئەوەندە کە ئاوی نیل بەرز بووە باری تەندروستی مەکتاتون بەرەو باشتر چوو هەرچەندە کچەکە زیاتر ئەهاتەوە سەرخۆ باوکیشی چاکترە بۆوە کاتێک کە هەستم کرد فیرعون و کچەکەی هەردووکیان چاک بوونەوە بە فیرعونم وت لەبەر ئەوەی تۆ و مەکتاتۆن سەلامەتی خۆتان بەدەستێناوە منیش لێرە کارێکم نەماوە ڕێگام پێ بدە سەفرێک بەرەو تەبەس بکەم چونکە ڕحم بۆ تەبەس و مەیخانەی کلکی تیمساح و مەریت و تەنانەت بۆ کاپتاش بە پەژارەیە فیرعونوتی من ڕێگا بە سەفەرکردنەکە دەدەم بەڵام لە ڕێگادا سەلامی من بگەێنە بەو جوتیارانەی کە لە زەویەکانی ئاتوندا سەرقاڵی کشتوکاڵن و لە گەڕانەوەتدا لەمەڕ وەزعی ئەوان هەواڵی دڵخۆشکەرم بۆ بهێنە، ئەو زەویانە هەمان ئەو کێڵگانە بوون کە لە ڕابردوودا هی ئامون خوای پێشوو بوو، فیرعەون ئەو زەوی و زارانەی لە ئامون سەندبۆوە و بەسەر هەموو ئەو کەسانەی کە بەتەمای کشتوکاڵ بوون دابەش کردبوو، من خواحافیزیم لە فیرعەون کرد و بە کەشتی بەرەو تەبەس هاتمەوە، لە ڕێگادا هەموو ڕۆژێ چەند جارێ لە هەردوولای ڕووباری نیلدا ئەوەستام و لەگەڵ گوندنشینەکاندا گفتوگۆم ئەکرد بەبێ ئەوەی هەست بە ماندوێتی بکەم، چونکە جێی من لە کەشتییەکدا لەژێر ساباتێکی فێنک بوو، چێشتییەکەم لە کەشتێکی تردا بە شوێن منەوە بوو، خواردنی بەتامی بۆم لێئەنا و لەبەر ئەوەی دیاریمان بۆ ئەهات بەردەوام ئەرزاقی تازەمان هەبوو، ئەو ناوچانەی من پیایدا تێپەڕیم زەویوزارێک بوو کە پێشتر هی خوا ئامون بوو من لە سەرەتایی ئەم پەرتووکەدا باسم کرد کە لەبەرئەوەی خوای ئامون ماوەیەکی درێژ لە میسردا خوایەتی ئەکرد کاهینەکانی ئەو توانیبویان بەشێکی فراوان لە زەوییە کشتوکاڵیەکانی میسر لە هەردوو بەری نیلدا بکڕنەوە لە سەردەمی خوایەتی ئامون زۆربەی زەوییە کشتوکاڵیەکانی میسر یان هی پەرستگای ئامون بوو وەیان هی جوتیارەکان ئەو کێڵگانەیان لە ئامون بەکرێیەوەرەگرت و کاریان تیا کرد و لە میسر زەوی کشتوکاڵی تەنها لەم بەر و ئەو بەری نیل دابوو لە جێگایەکی تر زەوی لەبار بۆ ئەو مەبەستە نەبوو مەگەر بە شێوەیەکی ڕیزپەڕ ئەویش بە مەرجێ کە کانیاوی تێدابوایە کاتێک کە فرعون ئەو زەویانەی بەسەر جوتیاراندا دابش کرد کۆمەڵێکی زۆر لە خەڵکی کە کاریان کشتوکاڵ نەبوو لە ناو زەویەکانی ئاموندا کەوتنە کشتوکاڵ و لەو جۆرە کەسانە لە هەردوو بەری نیلدا هەبوون و من ئەمبینیتن. جووتیارەکان لەر و لاواز بوون و ژنەکانیان گلەییان لە کەمی شیری مەمکیان و لاوازیی مناڵەکانیان ئەکرد و کەندووە نیوە بەتاڵەکانی خۆیان نیشانی من ئەدا و ئەیانوت بڕوانن بەشە گەنمەکەمان چەند کەمە و خوای پێشوو لێمان تووڕەیە و نەفرەتی لە گەنمەکانمان کردووە. کاتێ کە سەیری گەنمەکانیانم ئەکرد ئەمدی گەنمەکانیان پەڵەی پێوەیە و وەک ئەوە بوو کە دڵۆپە خوێن ڕژابێتە سەر گەنمەکە جوتیارە نوێیەکان ئەیانوت کاتێک ئێمە دەستمان بە کشت و کاڵ کرد پاش دوورینەوە ڕوانیمان کە گەنمەکان ئەم پەڵانەی پێوەیە و وامانزانی کە لەبەر ئەوەی نەشارەزاین و یەکەم جارمانە ناتوانین گەنم وەبەربهێنین بەڵام دوایی تێگەیشتین کە جوتیارە خاوەن ئەزمونونەکانیش لە خراپی بەروبوومەکانیان ناڵا بوون و ئەو کاتە زانیمان کە لە بەرەوەی زەویەکانمان هی خوای پێشوو بووە ئامون نەفرەتی لێکردوین جگە لە نەهامەتی گەنمەکە هەندێ ئاسەواری تریش دێتە بەرچاو کەوای دەرەخە ئێمە کەوتوینەتە بەر تووڕەی ئامون و بەیانیان کە لە خەوەڵەسین لە کێڵگەکانی خۆمان جێ پێ ئەبینین و ئەڕوانین نەمامەکانیان شکاندووە و بیرە ئاوەکان مردارەوە بووی تێدا ئەدۆزرێتەوە بە جۆرێک کە ناتوانین ئاوی ئەو بیرانە بخۆینەوە و جۆگەلەکانی ئاودێریمان بەهۆی لم و خۆڵ ئەبەسترێت و مەڕ و ماڵاتەکانمان نەخۆشیان تێکەوێت و ئەمرن هەندێک کەسیش لە کاتێکدا کە نەفرەت لە فیرعون و خۆیاکەیەکەن زەویەکانی خۆیان بەجێهێڵن و بەرەو شارەکانە ڕۆن کە دەست بە پیشەی ڕابردووی خۆیان بکەنەوە بەڵام ئێمە بە بۆنەی ئەوەی کە هێشتا ئومێدمان بەخوایەکەی فیرعون و خاچی ژیانەکەی هەیە لێرە ماوینەتەوە و وا بیرەکەینەوە کە لەوانەیە خوایەکەی فیرعەون بتوانێ بەرامبەر بە خوای پێشوو پارێزگاری لە ئێمە بکە هەرچەندە هەز دەکەین کە هێزی خوای پێشوو لە خوایەکەی فیرعەون زیاترە و ڕۆژێک دادێکە ئێمە لە برسان دامرین یان ناچارە بین کە وەکو خەڵکی تر ئەم زەویێن نەفرەت لێکراوانە بەجێ بهێڵین و بەرەو